باوکانی کاک تاریق لەگەڵتانەبین ئێوەش هاوڕێمان بن. بۆوەی ببیتە کەسێکی سەرکەوت و پێویستە نیگا و ئاماژە بە خۆت بدەی بەوەی کە توانی کاری پێویست ئەنجام بیت و هەرگیز مەڵێ ناتوانم پێویستی بە ئەرکۆ هەوڵدانێکی زۆر هەیە دەبێ بە پێی پلانێکی ژیرانە سود لە کاتەکانت وەرگری لە شێوەی ئەو پلانانەی کە کەسە سەرکەوتوەکان دایانەنێن سات بە سات سود لە کاتەکانت وەربگرا بۆ ڕاژەی خود و باشترکردنی ئەمەش لە ڕێگای فێرکردنی چۆنەتی گەشەپێتانی بەهرەکان تەوابێ هەروەها فێر بە بەهرەکانت ڕۆژانە بەکاربهێنی متمانە بە دەروونت ببەخشە پلانی ڕۆژانە دابڕێژە و پلانی ماوە کورت و ماوە دوورمەوداش لەبیرت نەچێ خشتەی توانەکانت دابڕێژەرەوە ئەو تواناداریانەی کە پێویستە بۆ تەواوکردنی یان ئەنجامدانی ئەو کارە بینووسە، لیستی کۆسپ و پێشنیاری چارەسەرەکانت بنووسەرەوە. باشتر وایە بزانی ئەو ئامانجەی لە ڕێگەی پلانەوە بەدی دێنیت توانا و کاتێکی زۆرت بۆ گێڕێتەوە، چونکە پلان یارمەتیت دەدا کورتترین ڕێڕەو بگریتەبەر بۆ گەیشتن بە ئامانجەکەت، پێویستە ئەوەش بزانی کە متمانەکردن بە دەروون بەرەو خۆشبەختی و سەرکەوتنت دەبا، دەبێ هەمیشە بە خۆت بڵێیت کە پێویستە پلانی ڕۆژانەم هەبێ بۆ ئەوەی کاری پێویستی خۆم ئەنجام بدەم. بەکارهێنانت بۆ شێوازەکانی وزەی هەناوی دەتکا بە مرۆڤێکی زۆر سەرکەوتووی خاوەن بەهرە و بەرهەمدار. ئەو دەمەی کە کەسێک بەرەو بازاڕ دەڕوا بۆ کڕینی شتێک، زۆر ئاسان دەبێ بۆی کە ئەم کارە ئەنجام بدا ئەگەر لە پەڕەیەکدا ئەو شتەی نووسیبێتەوە، بەڵام ئەگەر ملی ڕێگای گرت و بەرەو بازاڕ ڕۆیشت و نەیزانی چی دەوێ ئەوا ڕەنگە شمەکی ناپێویست بکڕێ و پێویستییەکانیش پشتگوێ بخا. بەمەش تیا دەمێنێ و نازانێ چی کردووە، ئەگەر لە نێوان ئەو دوو کەسەدا بەراوردێک بکەی ئەوا دەبینی کە ڕۆیشتن بۆ بازاڕ بەبێ ئەوەی بزانێ چی دەکڕێ سوودەکانی ئەم کارە پشت بە ڕێکەوت دەبەستێ بە فیڕۆدانی کات و بە فیڕۆدانی پارە چونکە نازانێ چی دەکڕێ وا لەدەستدانی هەوڵەکانی بەبێ هیچ سوود ورگرتنێک لێی دەکەوێتەوە. بەڵام لە بەرامبەردا ڕۆیشتن بۆ بازاڕ و نووسینی ئەو شتانەی کە دەیەوێ بیکڕێ، گێڕانەوەی کاتە، چونکە دەزانێ چی دەکڕێ، گێڕانەوەی گێڕانەوە و کەمکردنەوەی ماندووبوونە، چونکە ڕاستەوخۆ بەرەو ئامانجەکە هەنگاو دەنێ، گێڕانەوەی پارەیە، چونکە دەزانێ چی دەکڕێت و بە چەندە. ئاوەزی مرۆڤ حەز دەکات بزانێت تۆ لەمڕۆوە تا دوا ساتی ژیانت دەتەوێت چی بکەی بڕوا بەوە دەکەی کە تەلارە هەوربڕەکان بەبێ پلانی پێشوەخت دروستکرابن یاخود بەبێ ئەوەی هیچ کەسێک شیکاری تەواوی کارەکانی زانیبێ. هەر بۆیە باشتر وایە تیانووسێکی بچووکت هەبێ بۆ ئەوەی پلانی ڕۆژانە دیان هەفتانە یان مانگانە یاخود ساڵانەتی تێدا بنووسیتەوە. ئەو تیانووسەی کە دایدەنێی بۆ نووسینەوەی پلانەکانت ناچارت دەکا ئاگاداری ئامانج و ئەو ڕێگایانە بی کە کە بەرەو ئامانجەکەت دەتبەن. ئێمە زۆر پێویستمانە بزانین بەرەو کوێ دەڕۆین و بۆ کوێ دەڕۆین، دەمانەوێت چی بەدەست بهێنین. ئەو پرسیارەش خۆی ئەو پرسیارش کە دەپرسێ ئەوەیە کە من پلانی ڕۆژانە دادەنێم بەڵام هەندێک شت ڕوو دەدەن کە لە پلانی ڕۆژانمدا نین بۆیە هەوڵبدە پلانەکانت نوێ بکەیتەوە لەگەڵ ئەو بارودۆخە نوێیانەدا کە بە ژیرانە دەیانگونجێنی. شێوازی جادووگەری یان دەڵێن ڕەچەتەی ئەفسوونگەری بۆ سەرکەوتن بریتییە لە ڕێکخستنێکی تەواوەتی پلانەکان، خۆ گەر بڕوات بەمەنە بێ ئەوا دەبیتە قوربانی باری لەناکاو، دەبیتە دیلی پاڕانەوە و پشتبەستن بە ڕێکەوت، زیادەڕۆییکردن لەوەی بەسەرتدا دێ، بەڵام ئەگەر پلانی ڕۆژانەت هەبوو، ئەوا نابیتە قوربانی دەستی باری لەناکاو، بەڵکو خاوەنی بڕواوێکی تەواوی وەها دەبی کە هەر ڕووداوێک هۆکارێکی خۆیی هەیە، هەر هۆکارێکیش هۆ و بزوێنەرێکی هەیە. پلاندانان لە ژیانی هەر تاکێکدا متمانە بە خۆ بوون دەئافرێنێ، نەخشە ڕێگاکە وات لێ دەکا باشت پێشتر بزانی دەتەوێ ئەمڕۆ چی بکەی، پلان مرۆڤ پڕ چەک دەکا بەو هۆکارانەی دەبنەمایی گەشەپێدانی ئەو بنەمایانەی کەوا لە مرۆڤ دەکەن ببێتە مرۆڤێکی سەرکەوتوو، پلان دەبێتە هۆی چالاککردنی عەقڵ و دوورخستنەوەی مرۆڤ لە خەمساردی و تەمەڵی و تەوەزەلی، ئەو دەمەی کە عەقڵ بەتاڵ دەبێ بیر لە زیان گەیاندن دەکاتەوە و بیر لە ئاژاوەنانەوە ئەکاتەوە، وەک دەزانرێ عەقڵی. پوچ و بەتاڵ ئارامگە و نیشتیمانی نەهامەتی و ئاریشەکانە بەڵام مرۆڤی ئاقڵ بە کار و کردار کەسێکی باشترە وەک لە کەسێکی بێ کار و بەتاڵ پلاندانان ڕێگەت پێدا و دەتخاتە سەر ئەو ڕێڕەوەی لە ژیاندا دەیگریتە بەر تۆ حەز دەکەی بزانی بەرەو کوێ دەڕۆی لەگەڵ زانینی ئەو ئامانجانەی کەتەوێ بیانپێکی ئەگەر ئەمانە نەزانی ئەوا وەکو پەڕت لێدێ بەدەم باوە و بەرەو کوێ بیەوێ هەڵت دەفڕێنێ لە ڕێگەی پلانی گونجاوەوە هەست بە ئەنجامی کارەکانت ئەکەی پلانی وات پلاندانان وات لێدەکا هەست بە ژیان بکەی چونکە بوونی پلان واتای بوونی کاتی چێژ وەرگرتنە ئەمەش وەک دابینکردنی کات بۆ خوێندنەوە و گوێبیست بوون لە مۆسیقا یان وەرزشکردن لە ژیانی ڕۆژانەدا یان بینینی تەلەفزیۆن یان پشودان و حەسانەوە بۆ ئەوەی بەختەوەر بی پێویستە پلانەکانت بە شێوەیەک دابڕێژیتەوە کە سوود لە هەر ساتێکی ژیانت وەربگری. بەڵام زۆربەی خەڵکی تەنها بە یەک چاو دەبینن. هەموو مرۆڤێک یەک زمان و دوو گوێی هەیە، بەڵام زۆربەی خەڵکی بە دوو زمان قساکەن و بە یەک گوێچکا بیستن. خوای گەورە لە هەموو مرۆڤێکدا دوو دەستی دروست کردووە بۆ ئەوەی دەستێک بەکاربهێنی بۆ ڕاپەڕاندنی کارەکانی خۆی و دەستەکەی دیکەی بۆ هاوکاری و یارمەتی کەسانی دیکە بێ، بەڵام زۆربەی خەڵکی تەنها یەک دەست بەکاردەهێنن، بۆ هەموو مرۆڤێک دوو قاچی دروست کردووە. بۆ ئەوەی قاچێک بەکار بێنێ بۆ هەوڵدان و تێکۆشانی دنیا و قاچەکەی دیکەی بۆ هەوڵدانی ڕۆژی دوایی بێ بەڵام زۆرێک لە خەڵکی تەنها یەک قاچ بەکار دەهێنن خوای گەورە بۆ هەموو مرۆڤێک یەک دڵی دروست کردووە بۆ ئەوەی خەمەکانی ژیان بە کورتی هەڵگرێ بەڵام ئەوەندە خەم بۆ خۆی دروست دەکا کە چەندین دڵ بەرگەی هەڵگرتنی ناگرێ بۆ هەموو مرۆڤێک یەک تەمەنی داناوە بەڵام زۆرێک لە ئێمە ئەوەندە کاتەکانمان بەفیڕۆ دەین وەک ئەوەی خاوەنی سەد تەمەن بین بۆ هەموو مرۆڤێک تەنها یەک مردنی داناوە بەڵام زۆرێک لە مرۆڤەکان بە هۆی نەزانی خۆیانەوە هەموو ڕۆژێک جارێک تامی مردن دەچێژن. ئێمەی مرۆڤ پێویستە جەستەی خۆمانمان خۆش بوێ بێڕێزی بەرامبەر بە جەستەمان و نەبوونی هەماهەنگی لەگەڵیدا لە ڕێی شێوە و ڕفتاری ئێمە لەگەڵ زەویەکەمان لە ئاستی جیهانیدا ڕەنگەداتەوە ئەگەر فێر ببین لەشی خۆمان خۆش بێ و ڕێزی لێ بگرین گوێ لە پەیامەکانی بگرین خۆراک هێمنی و پەروەردەکردنی دروستی بۆ دابین بکەین خۆراکی ناتەندروستی پێ نەدەین ئیتر لەگەڵ جەستەی خاکیماندا بەدڕەفتاری ناکەین. زەوی جەستەی بەکۆمەڵی ئێمەیە و ڕەفتارمان لەگەڵیدا ڕەنگدانەوەی ڕەفتارێکە کە لەگەڵ جەستەی خۆمان دەیکەین. عەریفەکان دەڵێن جەستەی مرۆڤ وەک شارێک وایە، ئەندامەکان گەڕەکەکانیەتی و ڕەگەکانیشی ئەو جۆگانەن کە لە کوچە و کۆڵانەکاندا ڕاکێشراون و هەستەکانی پیشەوەرەکانن کە هەرکامیان سەرقاڵی کارێکن و نەفس ئاژەڵێکە لەم شارەدا خراپە کاری دەکا. ئیمام جەعفەری سادق ڕەچەتەی شادومانیی بە کارگێڕی هەستەکانەوە بەم جۆرە ئەنووسێت و دەڵێ، بۆوەی باسوودەی بژیت دوو شت لە ژیاندا فەرامۆش بکە، ئەو خراپانەی کە خەڵک دەرهەق بە تۆ کردوویانە، لەگەڵ ئەو چاکانەی کە تۆ دەرهەق بە خەڵک کردووتە. چ کەسێک دەتوانێ بەم جۆرە بکا؟ بە چ شێوەیەک؟ بۆچی؟ هاتوویتەتە دنیاوە، هەروەک تۆوێک لە دایک بوویت و دەتوانی بە هەمان تۆو بمێنیتەوە و بمری، بەڵام دەتوانی گوڵ بیت و شکۆفە بکەی، دەتوانی درەخت بیت و باڵاش بکەی. هەروەها کارە مەزنەکان بەهێز دەستەبەر نابن بەڵکو بە پێداگرییەوە لەسەری دەستەبەر دەبن. جیاوازی نێوان مرۆڤی سەرکەوتوو و کەسانی تر بە کەمی هێز و کەمی زانین نییە بەڵکو بە کەمی ئیرادەیە. ئەو مرۆڤەی کە بە دوای خەڵک دەکەوێ کۆتاییەکەی لەو خەڵکە بە دوور نییە بەڵکو ئەو مرۆڤەی کە بە تەنها ڕێ دەکا ئەو مرۆڤەیە کە زۆرتر و زووتر دەگاتە ئەو پێگەی کە کەس پێش ئەو پێی نەگەیشتووە. کەسێک سەرۆکی یەکەی ئاسایشی کۆمپانیایەک بوو کە دوای ڕووداوی یانزەی سپتمبەر بەهۆی داڕمانی تاوەری بازرگانی جیهانی ئەمریکا بوو ئەو بە دەنگێکی مەترسیدارەوە داستانی زیندووبوونی ئەو کەسانەی کە گیانیان بە سەلامەتی دەرچوو بوو لە ڕووداوەکەدا بۆ هەمان دەگێڕایەوە کە هەمووان لە یەک شتدا هاوبەش بوون. سەرۆکی کۆمپانیاکە ئەو ڕۆژە نەیتوانیبوو لە کاتی خۆیدا بچێتە سەر کارەکەی چونکە یەکەم ڕۆژی دایەنگای کوڕەکەی بوو کە دەبوو خۆی لە دایەنگە ئامادە بکا هەروەها باس لە کەسێکی تر دەکا و دەڵێ کەسێکی تر لەبەر ئەوەی ئەو ڕۆژە نۆبەی ئەوەی بوو کە کێک بەرێ بۆ سەر کارەکەی بۆیە لەبەر خاتری کڕینی کێک درەنگتر چووبوو بۆ سەر کارەکەی بۆیە زیندوو مابووە و لە ڕووداوەکەدا تووش نەبووبوو. یەکێ لەو خانمانە درەنگ کەوتبوو، چونکە کاتژمێرەکەی لە کاتی خۆیدا زەنگی لێ نەدابوو، یەکێکی تر نەیتوانیبوو لە کاتی خۆیدا بگاتە وێستگەی پاسەوە، یەکێکی تر خواردنی ڕشتبوو بە جلەکانیدا لەبەر گۆڕینی جلەکانی دواکەوتبوو، یەکێکی تر ئۆتۆمبێلەکەی کاری نەکردبوو، یەکێکی تر بەهۆی وەڵام دانەوەی تەلەفۆنەوە دواکەوتبوو، بەڵام یەکێک کە ئێمەی زۆر خستبووە ژێر کاریگەرییەوە، کەسێک بوو کە ئەو ڕۆژە جووتێک پێڵاوی نوێ کە بەو تازانە کڕیبووی، لە پێی کردبوو، ماوەیەکی زۆر پێوەی ڕۆیشتبوو تاوەکو بگاتە سەر کارەکەی، بەڵام هەستی کردبوو بەهۆی تەنگ و تەسکی پێڵاوەکانیەوە قاچی بریندار بووە، بەڵام لە دەرمانخانەیەک لادا تاوەکو چەسپێکی برین بکڕێ بۆ هەر ئەمەش بووە هۆکاری زیندوومانەوەی ئەو. بۆیە ئەو دەڵێ هەر کاتێک کە لە ترافیکێکدا گیر دەخۆم یان. لاسانسۆرێک لە دەست دەدەم ناچارم بگەڕێمەوە وەڵامی تەلەفۆنێک بدەمەوە هەموو ئەو شتە بچوکانە بێزارم دەکەن بەخۆم دەڵێم ئێرە دروست هەمان ئەو شوێنەیە کە خودا دەیەوێ من لەم ساتەدا لێرە بم دواجار کێوەش هەست بەواکەن بەیانێکی خۆشتان دەست پێنەکردووە مناڵەکان لە خۆ گۆڕیندا دواکەوتون ناتوان سویچی ئۆتۆمبیلەکەتان بدۆزنەوە تووشی ڕووداوێکی نەخوازراو دەبن توڕە یان پەرێشان مەبن بزانن خودا خەریکی ئاگا لێبوونی ئێوەیە تکایە ئەم داستانانە بۆ خۆشەویستانتان بگێڕنەوە تاوەکو بزانن ئەوان لەو شوێنەن کە خودا دەیەوێ لەوێ بن. بیسەرانی بەڕێز و خۆشەویست ئەڵقەی ئەمڕۆی بەرنامەی لۆژین بە پایان گەیشت سپاس بۆ هاوڕێتیتان سپاس بۆ کاک تارق لە ژووری کۆنترۆڵ تا بەرنامەیەکی نوێ خواتان لەگەڵ